شەهرەزاد وتی پاشا گیان ژنی زەڕەنگەر وتی بە کورتەکەی ئەتەوێ بڵێ شەوجەیی لەگەڵ هاوڕێکەت داکەم شتومەکەکانی تۆ و سامان و پارەت ئەدەم بە هاوڕێکەت ئەو چەقۆ و سەعاتە سلماندنی خیانەت کردنی منە پیاوەکە لێرە بەدواوە نان و نمەکی تۆ ناکەم لەبەر چاوم کەوتیت پیاوە دەستی کردە دڵدانەوەی ژنەکەی تاکو ئاشتی کردەوە ئەمجا لە دڵی خۆیدا سەرزەنشتی خۆی کرد کە نەئەبوو ئەو قسانە لای ژنەکەی بکات و بۆ بەیانی چۆ دوکان بەڵام لە دڵەڕاوکەی ڕاستی و درۆی دامایەوە بۆ ئێوارە هەرخۆی گەڕایە و ماڵ دوای بەخراتنی ژنەکەی لی پرسی ئەوە ساردی کەوتۆتە نێوان خۆت و هاوڕێکەتەوە و ئەم ئێوارەیە نەتێناوەتەوە ئەم جاوتی هەستە بڕۆ لە بەرخاتری من بهێنەوە پیاوە چوو بە شوێنیدا کە سەیری شتومەکی قەمەر زەمانی کرد زۆربەی هی ماڵی خۆیەتی و گەشتوەتە ئێرە بەڵام شەرمی کرد پێی بڵێ قەمەر زەمان پرسی ئەوە چیتە بێتاقەتی زەرەنگەر وتی کەمێک بێ ئارامم هیچ نییە هەستە با بڕین بۆ ماڵی خۆمان هەندێ دەمەتەقێ و سوعبەت بکەین قەمەر زەمانوتی کاڵم لێبدا ئێرم خۆشترە زەڕەنگەر سوێندی لێ خوارکە بێ لەگەڵی بڕە لەگەڵی چوو کەوت نەگفت و گۆ لە دوای نان خواردن بەڵام زەڕەنگەراگای هەر لە خۆی نەبوو سەد ڕستەی بۆ بوو ترایە ئەمجا یەک دوو ڕستەی ئەبیست ژنەکەی دوو فنجان قاوەی هێنا و لە بەردەمی دانان کوپی مێردەکەی مادەی خەوێنەری تێکرد بوو بۆی دوای کەمێک مێردەکەی تەخت بوونوست ئەم جاژنە چوە لای قەمەر زەمان و بە پێکەنینەوە پرسی چۆن پیلانەکە ئەمانە کاس و کەڕن لە مەکری ژن بێخەبەرن پێویستە منیش فریوی بدەم تاکو و تەلاقمەدا جا بۆ سبێنی ئەم پیلانم داناوە خۆم ئەگۆڕم و بەرگی کەنیزەگە پۆشم و پەچە بە ڕوومدا دا ئەدەمەوە شوێن تەکەوم بم بە نێو دووکانی ئەم زەڕنگەرەی مردمەوە پێی بڵێ ئەم کەنیزەکەم لێ هەڵکەوتووە و بە هزار دینارم کڕیوە ئاخۆ گرانم کڕیوەیان هەرزان ئەم جا دەست بێنە پەچەکەم هەڵبدەوە با جوان سەیرم بکە دواتر بم بەوە بۆ ماڵی خۆتان منیش بەژێر زمینەکە داچمە ماڵی خۆمان ئەو شەوەیان بەکەیف و سەفا و خۆشی پێکەوە بردەسەر ئەمجا قەمەر زەمان بەرەبەیان چووە ماڵی خۆی ژنە زەڕەنگەر کەنیزەکەی نرد عوبەیدی ئەستان لە خەو ژنەکەشی چەند جارێک بە بەرگی کەنیزەکەەوە خۆی پیشاندا دوای نانی بەیانی زەڕەنگەر وەکو جاران چووە دوکان دوای ئەو قەمەر زەمان خۆی گۆڕی و چوو بۆ بازار ژنی زەڕەنگەر بە بەرگی کەنیزەکەەوە شوێنی کەوت بەرو دوکانی زەڕەنگەر چووە ژوور و سڵاوی لێکردوتی وەستا ئەمڕۆ چوومە قەیسەری بە سیرچی چاومە گێڕا ئەم کەنیزەکەم بینی بەدەست دەڵاڵەوە بە هزار دینار کڕیم سێرێکی بکە بزانە زۆریان لێ نەسەندوم عوبەیدی زەڕەنگەریش هەستا و پەچەی کەنیزەکەی هەڵدایەوە واقی وڕما لە دڵی خۆی داوتی ئەمە ژنەکەی منە سەیری کرد بەرگی کەنیزەکی لەبەردایە سەرنجی چاوانی دا بەکلن هەمان ئەو کل و کللتورەیە کە لەبەر چاوی خۆی لە ماڵەوە ئەی کردە چاوی زێڕەکانی مەچەک و مستیلەکانی هەر ئەوانن کە خۆی بۆی دروست کردبوون سەیری کرد مسیلەکەی کە بۆ قەمەر زەمان کاتی خۆی دروستی کردبوو هەمویان لە پەنجەی کەنیزەکەدایە بەسەر سوڕمان و پرسی ناوچیە کەنیزەکە وتی حەلیمە ژنەکەی عوبەیدیش هەر ناوی حەلیمە بوو زەرەنگەر وتی وتت چەندت پێداوە ئەویش وتی هزار دینار زەرەنگەر وتی بڵێ پارەم پێنەداوە چونکە تەنیا زێڕەکانی دەستی بایی ئەو پارەیە قەمەر زەمان وتی خۆش مش دەبی من ئەڕۆم و ئەی بەمەوە بۆ ماڵ جارێ خواحافیز هەردووکیان بە پێکەنی و خۆبادان بەرەو ماڵ بوونەوە ژنە زەڕەنگەر لە ژێر زەمین و تونێلەکەەوە چووە ماڵی مێردەکەی لەم لایشەوە زەڕەنگەر وتی با بڕۆمەوە بۆ ماڵ گەر ژنەکەم لە ماڵ بوو ئەوە ئەو کەنیزەکە لە ژنەکەم ئەچێت گەر لە ماڵیش نەبوو ئەوە ژنەکەی خۆم بووە بە پەلە خۆی گەیاندە و ماڵە و سێری کرد ژنەکەی لە ماڵەوە لی دانیشتووە بە هەمان بەرگی کەنیزەکەی لە دووکان بینی بووی هەردوو دەستی پێکدا کێشاوتی لا حولەوە لا قوت ئللا بیلا علی العظیم ژنەکەی پرسی پیاوەکە ئەوە شێت بووی جاران وانە بووی چی ڕووی داوە مێردەکەی وتی ئەگەرە تەوێ بیزانیت بێخەم بە ژنەوتی پێم بڵێ پیاوەکەی وتی هاوڕێکەم کە نیزەکێ کڕی بوو هێنای بۆ دوکان و پیشانی دام کە باڵای بەهێندەی باڵای تۆ بوو ناویشی وەکو ناوی تۆ بوو بەرگەکانی بەریشی هەر لەم بەرگانەی بەری تۆ بوو زێڕەکانی مەچەک و قامکانی بەوانەی تۆ چوون کە ئەو کەنیزەکەی پیشاندام هەروام زانی تۆیت سرم سوورما خۆزگە ئەم هاوڕێم هەر نەناسی باە کە ئاوا ژیانی لێکردمە ژەهری مار ئەم جاژنەکەی هەستا و بە پێکەین نەوتی ورتر سەرنجم بدە نەکو خۆم بوو بم ئەمجا بە عوبەیدی مێردی وت بەڕاستی خۆم بووم لەگەڵی داهاتم بۆ دوکانەکەت خۆم لە تۆ کرد بە کەنیزەک مێردەکەی وتی هەرگیز عقلم نایبڕێ تۆکاری لەو جۆرە بکەیت کابرا بێ ئاگا بوو لە مەکری ژنان ئەمانەی نەبیست بوو بە گوێ ژن نەکەیت چاکت کردووە چێ بە قسەی کرد ئەوە مردووە گەر عاشقی بوویت بزانە توش بوویت خۆت هەم لە دنیا و هەمدین کردووە ئەم جاوتی من ئێستا لێرە دانیشتم بڕۆ لە دەرگای ماڵی قەمەر زەمان بدە زوو خۆت بکە بە ژووردا گەر کەنیزەکەت بینی ئەوە ئەویش کەنیزەکێکی هێو لە منەچێ دیارە کە هەرخوا لە وێنەی نییە گەر لە مالیان کەنیزەکت نەبینی ئەوە گومانی نییە من بووم لەگەڵی داهاتبوومە دوکانەکەت ئەو کاتە حەقی خۆتە بە گومان بیت لە من پیاوەکە ژووتی ڕازەکەی ژنەکە ئەم جاخۆی ئامادە کرد و چووە دەرەوە تاکو و لە دەرگای ماڵیان بدا کە چووە دەرەوە ژنەش خێرا خۆی کرد بە ژێر زمینەکەدا چوو ئەو دی و ماڵی قەمەر زەمان بە قەمەر زەمانی وت هەستە بچۆ دەرگاکە بکەرەوە هێندەیان زانی لە دەرگادرا قەمەر زەمان هاواری کرد ئەوە کێیە زەڕەنگەر وتی بیکەرەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە زەڕەنگەر وتی هاوڕێکەتم لە دوکان کەنیزەکەتم بینی و دڵت خۆش کردم ئێستاش ئەمەوێ ورتر سەیری بکەم پیشانم بدە قەمەر زەمان وتی زۆر باشە دەرگای بۆ کردەوە کە چوە ژوور کەنیزەک لەبەری هەستا و دەستی ماچ کرد و دەستی قەمەر زەمانیشی ماچ کرد زەڕەنگەر دەستی کردە دواندنی کەنیزەکە سەرنجی داخوایە هەر ئەڵێ ژنەکەی خۆمە دوای میوانداری و سعبەت و قسەکردن زەڕەنگەر خواحافیزی کرد و لە دەرگاوە چووە دەرو تاکو لە دەرگای ماڵی خۆیان و بچێتەوە ماڵی خۆیان ژنەکەیشی بە تونێلی نێوان دوو خانۆکەدا چووە ژێر زمینینەکەی خۆیان و چووە ماڵەوە لی دانیشت هەروەکو ئەوەی هیچ نەبوو بێ کە مێردەکەی هاتەوە بەرەو پیری چوو لی پرسی هاچیت بینی زەڕەنگەر وتی کەنیزەکەم بینی بەڕاستی ئەڵێ سێوێکن و کراون بە دوو بەشەوە بۆ بەیانی ژنە پیاوەکەی بەڕێ کرد بۆ بازار و پێیوت بڕۆ بۆ دوکان و هێندە دڵیش لە من پیس مەکە باخوا نەدگرێ پیاوەش پێیوت داوای لێبوردنەکەم ژنە ژووتی خوار لێت خۆش بێ ئەمجا ئەم لاو ئەو لای ژنەکەی ماچ کرد و لێی داوڕۆیشت بۆ دوکان ئەم جاژ نەگەڕایەوە ژوورەوە و چوار تورەکە پارەی هێنا و چوو ئەو دی و بە قەمەر زەمانی وت خێراکە خۆت ئامادەی سەفەر بکە ئەویش بەو بەیانێ چووە بازار کوتاڵ و شتومەکی خۆی پێچایەوە سامان و پارەکانی کۆکردەوە و چەند کۆیلە و نۆکەری کڕی هەموو شتەکانی بردە قەراغ شار خۆی گەڕایەوە و بە حەلیمەی ژنە زەڕەنگەری وت من شتەکانم ئامادە کردووە ژنە ژوتی منیش هەموو پارەکانیم پێچاوەتەوە هیچم بۆ نەهێشتوتەوە خۆشەویستەکەم ئەمانم هەموو لەبەر خاتری تۆ کردووە هەر چەند تەقەلام داوە بێسوود بووە و تەلاقم نادا جا ئەمە باشترین چارەسەرە کە لەگەڵ تۆدا سەفەر بکەم بۆ وڵاتەکەی خۆت ئەمڕۆ هەر ئێستا بچۆ بۆ دوکان و پێی بڵێ سەفەرەکەم کرێی خانوەکە چەندە تاکو پێت بدەم قەمەر زەمان چوو بۆ لای و پێیوت زەڕەنگەروتی کرێی چی لە تۆوەەر بگرم لەو کاتەوەی تۆم ناسیوە خێر ڕووی کردوتە ماڵم هیچم پارە ناوێ گەر بۆم بلوایە نەمەهێشت بچیتەوە ناو ماڵ و مناڵی خۆت و سەفەر بکەی لە ئامێزی گرت و تێر بەسەری داگریا دواتر دوکانی داخست و شوێنی کەوت بۆ ماڵەوە شتومەکی لەگەڵ دابارکردن خوا حافیزی لە کەنیزەکی قەمەر زەمان کرد و کە ئەچووە ماڵی خۆی ژنەکەی لە ماڵەوە بوو کە لە دەرگاو ئەچووە ماڵی قەمەر زەمانی دراوسێیان ژنەکەی لە ژێر زەمینەکەوە پێش خۆی لە ماڵی قەمەر زەمان بوو زەڕەنگەر هەر پێی نەزانی کە عبەیدی زەڕەنگەر چۆ ماڵی خۆی ژنەکەی پێش خۆی چۆ ماڵ زەڕەنگەر سەیری کرد ئەگری کە لی پرسی وتی یا ئەبێت من تەلاق بدەیت یان ئەم کەنیزەکەم لە کۆڵ بکەوە و بی بە بیفرۆشە عبەیدی زەڕەنگەر وتی جاژنەکە کەی ئەوە کێشەیە هەر ئێستا ئەی بەمە بازار و ئەیفرۆشم بە کەنیزەکەی وت خۆت ئامادە بکە بابت بەمە بازار کە کەنیزەکە ئامادە بوو شوێن خۆی خست و بردە دەرەوە ژنەکەشی خێرا خۆی کردەوە بەلای قەمەر زەماندا دەرگیان داخست و چوونە عربانەیەکی دوو ئەسپیەوە کە تەختە ڕەوانیان پێوترا کەمێک ڕۆشتن و زەڕەنگەریان بینی و وەستان لیان پرسی خێرەوە ئەم کەنیزەکەت دوای خۆت خستووە عبێدوتی دڵی خاوەنەکەی شکاند و ئەویش سوێندی لێ خواردووە کە بێت بی بەمە بازار بیفرۆشم ئەم جا بچمەوە بۆ دوکان قەمەر زەمان وتی خۆ ئێمە کەنیزەکێکمان هەر پێویستە بێکەوە بوو خۆم لێتە کڕمەوە بای چەندە وەستای زەڕەنگەر وتی بۆ تۆ پارەوەەر ناگرم لەم سوێن دوو لەو سوێن بە خۆڕایی پێی بەخشی ئەم جا قەمەر زەمانوتی دەستی وەستا عبید ماچ بکە کەنیزەکە دەستی ماچ کرد خوا حافیزیان کرد و کەنیزەکیشیان سواری تەختە ڕەوان کرد و ڕۆشتن وەستا عبیدیش بەرە و دوکان بۆ و بەدەم ڕێگاوە بۆ دابڕانی ئەگریا لە قەمەر زەمان لەو لایشەوە ژنەی زەڕەنگەر بە قەمەر زەمانی وت بۆ ئەوەی سەفەرەکەمان بە سەلامەتی بکەین بە ڕێگەی گشتی بەرە وڵاتی خۆتاندا سەفەرمان پێ بکە با دوور بڕۆین و بە سەلامت بگەین کوڕە بازرگانی ژووتی بە چاوان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. قەمەر زەمان بە ڕێگەی گشتی خەڵکەکەدا نەڕۆیشت قەت بڕیان کرد تاک و گەشتنەوە سەر سنووری وڵاتی میسر قەمەر زەمان نامێکی بۆ باوکی نووسی و بەتەتەردا نردی ئەو ڕەحمانی باوکی لە نێو بازرگانانی بازارەکەدا بوو کە سەرنانەونبوونی کوڕەکەی خەمێکی گەورەی بۆ دروست کرد بوو لە نێو کۆمەڵێکدا بوو تەتەرەکە پرسی کامەتان کا گەوڕەحمانی بازرگانن پرسیان بۆچی تەوتی نامەیەکم لە کوڕەکەیەوە بۆ هێناوە ئێستا خۆی لەسەر سنوور و لە عریشە ئەمجا ئەو ڕەحمانی بازرگان نامەکەی وەرگرت و خوێندیەوە تێیدا نووسرا بوو سەفەری خۆمان کرد قازانجی زۆرمان کرد بە سەلامەتی و تەندروستەوە گەشتینەوە سەر سنوور سلام بۆ خۆت و هاوڕێ و ناسیاوان ئەم جااوکی زۆر دڵخۆش بوو هاوڕێکانی لە ئامێزیان گرت و پیرۆزباییان لێکرد ئەویش لەگەڵ هاوڕێکانیدا خۆیان چوونە ناوچەی ساڵحێ لە بەغدا و کوڕەکەی و کاروانەکەی گەشتن باوکەکە کوڕی لە ئامێز گرت و بەسەریدا زۆر گریا و بوورایەوە کە بە ئاگیان هێنا و فەرمانیدا خواردن بۆ گەڕک ئامادە بکرێت ئاهەنگ بجێڕێت گۆرانی بێژان و سەماکەران بێن و بیکەن بە ئاهنگ ئەم جا بەدەم ڕێوە ئەم شعرەی وت گەڕانەوەکەت بۆ خۆی خۆشییە کاتی شەراب و هەممەی نۆشیە بەخێر بێیتەوە دڵخۆشت کردین ڕووناکی زەمان ئەی مانگی زیوین بازرگانان کە پێشوازیان لە قەمەر زەمان کرد سەریان لەو هەموو بار و بارخانە و ئەو تەختە ڕەوانە سوورما لەگەڵیدا چوونەوە ماڵی ئەو ڕحمانی بازرگان کە کیژە مناڵ کارەکەی دابەزی هێندە جوان بوو ئەو خەڵکی حەپەسان دەرگای کۆشکیان بۆ کردەوە هەر ئەدوت سەری گەنجینەی زێڕ و مرواری بە سحر و تەلسم هەڵدراوەتەوە کە دایکی قەمەر زەمان کیژەی بینی سەری لە جوانیەکەی سوورما کە لی پرسیوتی من ژنی کوڕەکەتم خەسووی لە ئامێزی گرتووتی ئێمە ئەوە نازانین سەر لە نوێ ئاهەنگی شایتان بۆ ئەگەڕنەوە کە دەوروبەری ماڵیان لە میوان چۆڵ بوو هاتنەوە سەر خۆیان ئەو ڕەحمانی باوکی لە کوڕەکەی پرسی ئێستا باسی ئەم کەنیزەکەم بۆ بکە بابزانم بە چەندت کڕیوە قەمەر زەمان وتی بابەجان ئەم کچە کەنیزەک نییە تاکو من کڕی بێتم ئەمە ئەو کچەیە کە سەری خۆم لە پێناویدا هەڵگرت هەر لەبەر ئەم بوو سەفرم کرد و سەری خۆم نایەوە ئەمە ئەو کچێک کە دەروێش ئەو شەوەی میوانمان بوو بۆی گێڕینەوە منیش بەو جێڕانەوەی عاشقی بووم و تۆش کاروانی بازرگانیت بۆ ڕێخستم بەڵام لە ڕێگا ڕوتیان کردمەوە تەنیا خۆم گەشتمە شاری بەسرە بەسەرهاتی خۆی لە نوکۆ بۆ جێڕایەوە ئەم جا باوکی پرسی جامارت کردووە کوڕەکەی وتینە تا تۆ پێت باش نەبێت و فەرمانم پێ نەدەیت ماری ناکەم بەڵام پەیمانم داوە ماری بکەم باوکی وتی کوڕە شیرینەکەم ئەوە من پێت ڕاگەێنم کە نابێت ماری بکەی کە بە قسەی منت نەکرد و مارت کرد لێ تووڕەبم و ئاش نابمەوە چونکە ژنێک ئەمەندە خائین بێ بۆ تۆ خیانەت لە مێردەکەی خۆی بکە ڕۆژێک دێت لەبەر کەسێکی دی خیانەت لە تۆی شەکە ئەم جا بە کوڕەکەی وت کوڕە شیرینەکەم بۆ خۆم کچێکی جوان و ناسک و نازدارت بۆ هەڵبژێرم ئاهنگێکت بۆ جێڕم شایستە بێت و هەمیشە شانازیتان پێوەکەم ئەمجا چەند پند و ئامۆژگاری و چیرۆکی لەسەر ئەو جۆرە ژنانە هێنایەوە قەمەر زەمان وتی مادام ئاوەیە مارەی ناکەم باوکی هەستا و نێوچەوانی ماچ کرد پێیوت ئێستا کوڕی ڕاستەقینەی منیت بەسەری خۆ دەبێت کچێکت لێمارە بکەم و بۆ داوا بکەم لەم شارەدا تاک بێ بە جوانی ژنە زەڕەنگەر و کەنیزەکەی خستە کۆشکێکی بڵندەوە کەنیزەکێکی بۆ بەکرێگرتن کە بە خێویان کات و سەرپەرشتیان کات و دەست بەسەر بن پێیوتن لێرە ئەمێنەوە تاکو و بیرەکەمەوە چارەسەرێکتان بکەم گەر ببنە مای ئازار و خەم بۆ من ئەوە ئەتان کوژم چونکە ئێوە خائین بوون تۆ خیانەتت لە مێردە زەڕەنگەرەکەت کردووە و کەنیزەکە شخیانەتی لە بەخێوکەرەکەی کردووە ئێوە سووتان بۆ کەس نییە ژنە زەڕەنگەروتی هەرچێکت لە دەسهات درێغی مەکە ئێمە شایانی ئەمین ئەم جا ئامۆژگاری پاسەوانەکانی کرد نابێت کە سەردانیان بکە تەنیا ئەو کەنیزە کە ڕەشپێستە نەبێ ئەویش لە پەنجەرەیەکی بچووکەوە خواردنیان ئەداتێ سەرپەرشتیتانەکە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. Thank you. چیرۆکی داخوازی کردنی کچی شێخ ئیسلام لەلایەن باوکی قەمەر زەمانەوە. شەهرەزاد وتی باوکی قەمەر زەمان چەندین ژنی ڕاسپارد کە بگەڕێن بۆ کچێک دانسقە بێ لە شاردا تاکو و بۆ کوڕەکەی بچێتە داخوازی کردنی ژنان هەرکچیان دۆزیەوە و دواتر لەو جوانتر و نازک و نازدارتریان بۆ هەڵدان تاکو و چوونە ماڵی شێخ ئیسلام و سەیری کچەکان کرد بۆیان دەرکەوت کە لەو شارەدا لە وێنەی نییە ئەمجا بە ئەو ڕەحمانیان ڕاگەیان ئەویش کۆمەڵێک پیاوماقۆڵی لەگەڵ خۆی برد بۆ ماڵی شێخ ئیسلام داوای کچان کرد چل شەو و چل ڕۆژ درا لە دەهۆڵ و زڕنا شایی گێڕا خواردن لە هەموو کوچە و بازاردا بۆ خەڵکی ڕێکخرا هەر ڕۆژە و تەرخانی توێژێکی کۆمەڵ بوو ڕۆژێک بۆ زانان و هونەرمەندان ڕۆژێکی دی بۆ فەقیەکان و بەو شێوەیە هەموو ڕۆژێک قەمەر زەمان و باوکی بەسەر شوێنەکانی خواردن دابشکردندا ئەگەڕان تاکو لە نزیکەوە چاودێری بکەن هەژاران بەسەر بکەنەوە قەمەر زەمان سەرنجی کەسێکی نامۆی دا کە بەرگێکی شڕی لەبەردا بوو ناسیەوە کە ئەو پیاوە وەستا عبێدی مردی حەلیمە بوو ئەم جا بە باوکی وت بابە سەرنجی ئەو پیاوە هەژارە بدە کە لە دەرگاکەەوە هاتە ژوورەوە ئەو ڕەحمانی بازرگان سەرنجیدا پیاوێک بوو بایی دوو درهەم بەرگی لەبەردا نەبوو ڕنگ زەرد و تەپ و تۆزی ڕێ دووری پێوە بوو لە ڕۆشتنیدا بەلای ڕاست و چەپدا ئەلەنگی نکە نکی بوو وەکو نەخۆش بێت وابوو هەژاری پەندێ ئەدا بە پیاوە ڕەنگیە کاتە زەردەی خۆراوە کزی نێو خەڵکی ون و نەناسرا و هەمیشە فرمێست لە گۆشەی چاوە هیچ نییە تا کەس لی پرسێتەوە ناوی ناهێنرێ لە نێوان ناوە لە ماڵی خۆیدا ئەگەر نەبوو بوویت نووسراوە لە نێو نەناسراوە ئەو ڕحمان پرسی کوڕەکەم ئەو پیاوە چێە کوڕەکەی وتی بابەجان ئەوە عبەیدی زەڕەنگەری مێردی حەلیمەی زیندانی کراوی ئێمەیە ئەمە ئەو پیاوەیە بۆتم باس کرد کوڕەکەی وتی بەڵێ بابە زۆر چاک ئەیناسمەوە توماس ئەو ڕۆژە لە دوکان کارێکی نەخشسازی سەر زەڕەنگەرەکەوێتە بەردەستی تاکو و ئێوارە لە دوکان کاری تێداکە کە ئێوارە گەڕێتەوە ماڵ چۆڵ و شتومەکی نێو ماڵ نەماوە بە هەردوو خانەکەی داگەڕێ هیچ نبینێ دەرگای قاسەکەی کراوەتەوە شتومەکی ماڵەکەی هەموو براوە ئەم جاتەیەگا کلاویان لە سەری ناوە لە دڵی خۆی داوتە بووی گەر ئێستا بیکەمە هات و هاوار کەسی چم بۆ ناکات و لە نێو خەڵکیدا ڕسوا بم باشتر وایە بێدەنگ شوێن پێی ژنەکەم هەڵبگرم و نەهێڵم کەس پێم بزانێ بۆیە دەرگای هەردوو خانووکەی داخست دوای ئەوەی ئەو شەوە هەربیری لێکردەوە بۆ بەیانی بەرەو دوکانەکەی چوو دوکانەکەشی بەسەر شاگردەکانیدا جێهێشت و سەری نایەوە لای خەڵکی ژووتی لەگەڵ ژنەکەمدا ئەچین بۆ حەج خەڵکەکەش زۆر خۆشحاڵ بوون بەوەی ڕۆژانی هەینی لە مزگەوتەکاندا بەند نابن و بە ئازادی دوکان و بازاڕەکەنەوە هەندێ لە نێو خۆیاندا ئەیانوت پش بەخوا لە حەج ناگەڕێنەوە دیسان بەیانی ڕۆژی هێنی جارچیان جاڕیاندایەوە کە دوو سعات پێش بانگی نیۆڕۆهێنێ بێت کەس لە بازار و شەقام و کۆڵانەکاندا نەمێنن دوای نوێژ دوکان و بازار بکەنەوە خەڵکەکە زۆر تووڕەبوون و ئارامیان لەبەر هەڵگیرا بۆیە کۆبوون و ڕێپیوانیان کرد بەرەو کۆشکی پاشا نوێنەریان چوە کۆشک بە پاشان ڕاگەیان کە زەڕەنگەر و ژنەکەی چوونەتە حەج و هیچ هۆیەک نییە بۆ بنبوونیان پاشا زۆر و ڕەبوتی چۆن خۆی و ژنی ئەچێتە حەج و پرس بە من ناکە بڕۆن دوکان و بازاری خۆتان بکەنەوە گەر لە حەجیش گەڕانەوە ئێوە هەر ئازا دەبن و ڕۆژانی هەینی دوکان و بازاڕەکەنەوە ئەمە بوو هەواڵی دانیشتوانی شاری بەسرە و پاشاکەی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو